ناگیری ئەو کاتە یەکەمینیان نەعوذ بالله قسەوتن بەخوا جنێودان بەخوا یا بە پێغەمبەرانی خوا یا بە کتێبەکانی خوا یا بە دینی خوا بە ئیسلام هەر کەسێک قسە بەخوا بڵێ یا بە پێغەمەری خوا بڵێ بە هەر کامێکیان یا بە کتێبەکانی خوا ئەوە نەقڵی ئیمانەکەی کردووەتەوە بە قسە چونکە ئینسان بە کەلیمەی لا إله إلا الله محمد رسول الله دێتە ناو دایرە ئیسلام و مسلمانە بێ دا ئەگەر هات و پێچەوانە ئەمەی کرد لە دین دەرەچێت خواپەنامان بە دووەم گاڵتەکردن بە خوا بە دینی خوا بە پێغەمبەرانی خوا بە کتێبەکانی خوا گاڵتە بکەی فشقیات بکەی نوکتە دروستکەی لەسەر خوا لەسەر کتێبەکانی خوا لەسەر ئیسلام لەسەر پێغەمبەرانی خوا ئەگەر دانیشی لەگەڵ یانا خوا فەرمێ تۆ وەکو ئەوان وایت ئینەکە ئیدەم مثلهم دانیشی لە مەجلیسی کەسێکە گاڵتە بک بەخوا بە پێغەمەرانی خوا بە قورآن و کتێبەکانی خوا بە ڕۆژی قیامەت بە دینی ئیسلام هەر منسەبێکی هەبێ هەر پلەیەکی هەبێ نانی تۆ لە لای بێ معاشی تۆ لە لای بێ ڕازی بی بەو مەجلیسە ناوچاو نەدەی بە یەکاو دانیشی ڕێک وەکو ئەوە وایە تۆ ئەو کفرە کردبێ سێم ئینکاری کردنی شتێکی معلوم لە ئیسلام ئەمانە معلومی دینن ئەگەر ئینسان ئینکاری یەکێ لەمانەی کرد ڕەدی کردەوە وتی ئەمانە نییە ئەوە ئیمانی بەتاڵە بێتەوە پەنا ئەگرم بەخوا چوارەم ئیدعاء النبووە بانگەشەی پێغەمەرایەتی کردن یەکێکمان لێ تاین ببێ بڵێ من پێغەمەرم نعوذ بالله وەکو پیا بوون پێغەمەری خوا فەرمی لە دوای من پێغەمەری درۆزن پیا بن ژمارەیان تاسی ئەڕوا وەکو مسەی لەمەی کەزاب و ئەوانە ئیدیعای پێغەمەرێتی یەکەن هەر کەسێ بڵێ من پێغەمەرم ئەوە دینی بەتاڵە بێتەوە چونکە محەممەد ڕسول الله و خاتەمون نەبیین دوای ئەو پێغەمەری تر نایە هەر کامێک لەوانە وا پیشان ئەدا شتێک لە غەیب ئەزانێ کە خەی خەڵکی تر نایزانێ ئەوە ئیمانی بەتاڵە بێتەوە بەداخەوە میلەتی ئێمە لە جمعە و ڕەمەزانە زۆر گەرم و گوڕە بەڵام لەو لاوە زۆر خۆش باوەڕە و باوەڕ بەو کوڵێنانی و دەست بڕ و جادوگەرانش دەکا بگرە مەڕیان بۆ ئەبا دەفتەرە دۆلار و ملیۆنە دیناریان بۆ ئەبا بە قوربانیان ئەبێ تا شتێکی پێ بڵێن کە لە توانای ئەوە نییە بەڵام ئەو لە ڕێگەی شەیاطین و جنۆکەکانیەوە بەعزێ قسە و قسەڵۆک ئەنێ بە یەکەوە ئەم خەڵکە داماوە بڕای پێەکە هەر کەسێک بڵێ من علمی غەیب دەزانم پێی کافرە بێ لە دین پێی دەرەچێ دین و ئیمانەکەی بەتاڵە بێتەوە ئەوە قسەی من نییە غەیب کەس نایزانێ غەیری خوا جنی، ئینسان، باڵدارەکان ئیشیان بۆ ئەکرد خی گەورە ئەمری کرد بە ئیسرائیل وتی ئالویا گیانی بکێشە ئەوە حاکمێکە ئەرز هەمووی وارە ژێر دەسەڵاتە خۆیاوە بەسەر گۆچانەکەی ئاوە گیانیان کێشە مایەوە ئەم سەربازانە هەر ئیشەکەن ئەم ئیفریت و جنۆکە دێوەکان دێوەزلەکان هەریێن و ئەڕۆن شاخ ئێنن بەرد ئەێنن لە بنی بەحرا چی دەرەهێنن وەڵا دوای چەند ڕۆژێک مۆرانە کرم دار عساکەی سولەیمان پێغەمەری خوارد وردە وردە وردە وردە دەی دەی دەی دەی پوچەڵی کرد خواردی دارەکە شکا حەزرەتی سلێمان تلایەوە کەوت ئەوانە شوێنکەوتەی سولەیمان پێغەمبەر بوون و محەممەد پێغەمبەر بوون سەلامی خۆیان لەسەر بێ غەیبیان نەزانیوە ئەی ئەم نوێژ نەکەرە جمعە نەکەرە لە کوێوە غەی بەزانێ زۆربەی ئەوانە جمعە ناکەن جەماعەت ناکەن لە ناو مسلمانانە دیار نین کەچی خەڵک ئەڕوا بەرەکیان پێگرێ لە ماڵەوە ئیتر ئەوەش کە ڕوئەدا ڕوئەدا مسلمانان من لەگەڵ ئێوەمە هەر کەسێ ئیدعای علمی غەیب بکات دینی نامێنێ پەنا ئەگرم بەخوا ئەی ئەوەی بچێ بۆ لای ئەوەش خەتەرە خوا پەنامان بە ئەوش ماڵی وێرانە بێ ڕەنجی بێبەرە بێ ئێستا بابزانین هەندێ شت هەن بە عملی ئینسان لە ئیمان دەرئەکەن و ئیمانی ئینسان بەتاڵ دەکەنەوە هەندێ شت یەکەم الشرك في عبادة الله لە عیبادەتە شەریک بۆ خوا قەرار بی عیبادەت بکەی بەڵام لە عیبادەتەکە هاوڵ بۆ خوا بڕیار بی بۆیە مسلمانان ئەبێ وریابین ئەبێ ئاگامان لێبێ نەمان خەڵەتێنن فێڵمان لێ نەکەن بە ناوی دڵسۆزی بۆ ئەولیای خوا بۆ پیاو ساڵحان تووشی گوناحمان بکەن هەموو ئینسانێکی ئیماندار و مسلمان ئەبێ خوای خۆشگەرەک بێ مەلایکەتی خوای خۆش گەرەک بێ پێغەمبەرانی خوای خۆش گەرەک بێ ئەسحابە و حەواریەکانی خۆش گەرەک بێ ئیماندارانی خۆش گەرەک بێ علەمای دینی خۆش گەرەک بێ ئەوانەی کەوا ساڵح بوون لە درێژایی مێژووە ئەبێ ئینسانی ئیماندار خۆشی گەرەک بن بەڵام ئەم خۆشویستنە نابێ وام لێ بکە باوەڕ بکەم کەوا ئەو نزیکە لەخوا من داوای لێ بکەم لەخوا داوام بۆ بکە ئیشەکە و باشە ڕواستە و بێ خەڵک بناسی تۆش ڵێ بەڵێ ئەڵێ دەی لە دینی شار وایە ئەوانە ئەولیای خوان و ئەوانە دۆستی خوان و نزیکی خوان و ئێمە هاوار لەوانەکەی لای خۆی شەکەمان بۆ بکەن کاکە ئەمە لە قانونی دیکتاتۆریەتە ئەم بەزمە هەیە لە قانونی خوا ئەمە نییە لە یاسای خوا ئەمە نییە واسیتە نییە لە بینی خوا و عەبدا ئللا خوا عملی صالحی خۆت نابێت هاوار لە کەس ناکەین لە غەیری خوا بەس لە خوا هاوارەکەین بە تەمای خوین و بەس بۆیە ئێستا کێشەیە دروست بووە لە بینی خەڵکی قەیمی لەگەڵ با بڵێن تازەکان جاران حیوان وشتیان سەر بڕیانم حیوانە لە ڕای خوا و مەولی پێغەمەرە ئێستا و قەدیمیش هەر وتراوە وان مەڵێن بەس ئیتر خەڵک زۆر پابەت نەبووە بەڵام ئێسا گەنجەکە گۆشتێک بەری بۆ ماڵیان بڵێ ئەمام حیوانە و تویان لە ڕای خوا مەولی پێغەمەرە ئەڵێن دروست نێبی خۆی باشە گەنجەکە درۆکە نەوەڵا گەنجەکە ڕاستەکە ئەی چی بکەین نا ئەڵین بە خەڵکە مسلمانەکەڵێن کاکە ئەم حیوانە سەربڕی بڵێ لە ڕای خوا ئەم مریشکە سەر بڵێ بڵێ ڕای خوا پێغەمەری مەخەپاڵ مەولی پێغەمەری مەخەپاڵ بۆ بۆ مامۆسا باوباپیری ئێمە وایان کردو آخر برا باوباپیری ئێمە وایان کردووە با بێین بزانین لە کوێی قورئانا هەیە ئەگەر ئینسان مەڕێکی سەر بڕی لە قورئانا لە حەدیسا تیایەتی بڵێ ها اذبح للە هذا الشاة ولمود رسول الله ولمولد رسول الله لە یەک کونی قوژبنی کتێبێکی ئەم ئیسلاما تێیان نییە لە قورئان و لە حەدیسا بڵێم حیوانە سەرە بڕم بۆ خوا و لەبەر مەولودی پێغەمەری خوا ئەی بڵێن چی لە قوران هاتووە فی سەبیل الله لە پێناوی خوا لە ڕێگەی خوا ابتغاء مرضات الله بۆ ڕەزامەندی خوا ئیتری چ تری تیا نییە دروست نییە لە لە وەختێکا بسملایەکەی بڵێ بسم اللهی و بسم ڕسوول الله دروست نییە بێ بە شیر پێغەمەری تر نزیکترینە جبرائیل دروست نییە هەرە بێ بڵی بسم اللهی خوا قبولی ناکە لە کەس لە کەسی قبول ناکە ئێمە ئەبێ خۆمان ڕاستکەینەوە ئێمە ئەبێ خۆمان ڕاستکەینەوە لەگەڵ دینا نابێت دین بێنین لا ڕاستیکەینەوە لەگەڵ خۆمانە ومێ دەکەم لەمە حاڵی بین ئەمە غەڵەت نییە بەرامبەر بە پێغەمبەری خوا ئێمە تۆزی ژێری نەعلەکانی پێغەمبەری خواین ئێمە هەرچی مانەیە لەوە وەرمان گرتووە خۆی فێری کردوین لا تحلیفو لا تدعو بانگ مەکەن سوێن مەخۆن پێغەمبەرە فەرمێ برا ئیتر من لەم لاوە بم بە محامی دیفاع لە پێغەمبەر بکەم پێچەوانەی ئەوەی پێغەمبەر وتبێتی صلى الله عليه وسلم خەتەرە دووهەم شت بە عمل ئەگەر ئینسان بیکا ئیمانی نامێنێ سحرە سحر باس دینی نییە سحر باس ئیمانی نییە ساحر ئیمانی نییە خەڵکینە سحر ئینسان لە ئیسلام ئەکاتە دەرەوە ئەوەش باوەڕی پێ بکاوەکو ئەوی لێیە عیبادەتی قوبڵ ناکرێ چونکە شەریک بەخوا قەرارەدا پەنا ئەگرم بەخوا سحر خەڵخەڵەتاندنە ئەوانەی لە زمانی فرعون هاتن هەرچی پەت و گوریز بوو کردیان بە مار بەڵام خوای گەورە فەرمی بە موسا عەساکەی دەست و فڕێ بە حەرچیان کرد هەڵی لوشی سحربازەکان زانیان ئەوەی خۆیان درۆیە و ئەوەی موسا ڕاستە هەموو فەسەجەدە هەمویان سوژدەیان بر سەحرەت و ئەجمعین هەمویان سوژدەیان بر بۆ خوا مسلمان بوون ئیمانیان هێنا دوایی وتیان بەڵکو خوا لەو گوناهانەی لەمە پێش کردومانە خۆش بێ لەو سحر و جادوی لەمە پێش کردومانە خوا عفومانکە مامۆستاوەڵا فلانەکە زوای کرد و وای وت و وای وت و من من ئەڵێم بفڕێ بە بەرچاومەوە باڵ بگرێتەوە بە بەچاوم باوەڕی پێ ناکەم ئیمامی شافعی ئەفەرمێ قسەی تایەر نییە ئەڵێ ئەگەر کەسێکتان بینی بە ئاسمانها وەکو پەلەور ئەفڕی بەسەر بەحرا وەکو ماسی مەلەی ئەکرد باوەڕی پێ نەکەن بڵێن ئەمە ئەولیای خوایە ئەمە مهمە هەتا کردەوەکانی ئەکێشن بە قورآن و بە سنەتی پێغەمەری خوا گاڵتە بە قورآن بکەی جا بە هەموو قورآانەکە بێ یا بە ئاەتێکی بێ یا بە سوورەتێکی بێ ئینسان لە دین پێی دەر ئەچێ خواپەنامەند بە وتەلویثی قورآن پیسکردن بیخەیتە ناو زەبڵ بیخەیتە ناو ئاودەست فڕێی دەی پەنا ئەگرم بەخوا و دەو ئەو دەوسی بلەقدام یا پێ بدەی بە قورآە پەنا ئەگرم بەخوا پەنا ئەگرم بەخوا زۆر خەتەرە زۆر مصیبەتە ماڵوێرانیە مسلمانان بەقەدەر پێویست ڕێزی قورآانەکەمان ناگرین بۆیە هەندێ هەرزە هەندێ نەفام جورئەت ئەکەن غەڵت ئەکەن بەرامبەر بە قورآانە پیرۆزەکەمان بان لە مسلمانان یعنی یارمەتی بێدین بی دڵخۆش بی بە بێدین هاوکاری بکەی کاتێک ئەدا لە مسلمانان ئەوەش ئینسان لە دین دەرئەکا ئیمانی پوچەڵ ئەکاتەوە و کردەوەکانی بەتاڵ ئەبێتەوە پەناگرن بەخوا لە شوێنێ مسلمانان ئەسووتێنرێن کاکم شانی لێدا داوە سەیری تەلەفزیۆنەکە و دژ لەمە ئەخوا ئەڵێ عقی خۆیانە حەقی خۆیانە لیان گەڕێ تۆ چۆنت زانی هەقی خۆیانە مسلمانانی میانمار غەزە و فەلەستین سووریا مووسڵ کوردستان تورکستان چین مسلمانانی بۆسنە و هێرسک تۆ چۆن و زانی هەقی خۆیانە لیان گەڕێ باوایان لێ بکەن بە چ عیلمێک بە چ بەڵگەیە ئەم لیان گەڕێ ئەمە شایەتیە یعنی ئەوانە مستحقی ئەوەن واللهی هەر کوردێک باوکی لە کیمیابارانی هەڵەبجا سووتابێ دایکی ئەنفال کرابێ بەرامبەر بە عەرەبێک تەقینەوەی تیاکرێ بەرامبەر بە فەلەستینیەک بە ئەفغانیەک بە ڕووسیەک بە ئیسرائیلیەک کە نازانی بۆچی ئەکوژرێ بڵێ لیانگە ڕێقی خۆیانە واللهی ئەبێ بە شەریکی ئەو کەسێک کەوا کوشتونی ڕێک ئەبێ بە شەریکی قاتیلەکە پێغەمەری خوا فەرمێ ئەفەرمێ جاری وایە گوناح ڕوەدا لە شوێنێ کەسێ لەو شوێنایە بەڵام دڵی لەگەڵیان نییە ئینکاریەکە و دەسەڵاتی نییە ئەڵێ وەک وایە لەوێ نەبێ ئەگاتان لە نیوەکەی تری بێ ئەڵە جاری وایە گونا ئەکرێ لە شوێنێ تاوانەکرێ لە شوێنێ کەسێ زۆر دوورە لەو شوێنە بەزەڵێ دەسم لەگەڵ دەستیان نابێ ئافەرین دایکم بە قوربانتان بێ ئەڵێ ڕێک وەکو ئەوانە وایە خەڵکەکە کوشن خەڵکەکە سووتێنن وڵاتەکە وێرانەکەن ڕێک وەکو ئەوانە وایە شەریکی تاوانەکەیانە بۆیە پێغەمەری خواصل الله عليه وسلم پرسیاری لێکا دەربارەی چەند شتێک دوایی پێغەمەری خواسە لە لاالی وسلم لە ئەخیر قسە ئەفەرمێ زمانت بگرن ئەڵێ ئەی پێغەمەری خوا بۆچی هەرچی بە زمان بیڵێن خوا لەسەر من حسێبەکە ئەڵێ دایکت ڕۆڵە ڕۆت بۆ بک معاز بۆچی بەڕوا خەڵک فرێداتە جەهنم ئللا دروێنەی زمانیان نەبێ لە حەدیسێکی تر ئەفەرمێ ئەمسیک عەلەیکە لیسانەکە ڕێک دەسی ئەبا ئاوا زمانی خۆی ئەگرێ پێغەمەری خوا دەسی بە دەسی پەنجەی مبارەکی زمانی ئەگری ئەڵێ زمانی بگرە زمان خەڵکینە زمانتان بگرن نوێش خوێنەکان خەڵکی کوردستان خەڵکی دنیا زمانتان بگرن ماڵی زۆر کەسی کاول کردووە اینجا حکمی تەکفیرکردن ئێستا جورئەت پیا بووە خەڵک بە مەلاڵێ ئەو مەلا کافرە بە شێخەڵێ ئەو شێخە کافرە مشریکە بە کەسێکەڵێ ئەوە منافقە ئەمە پێڵێن فتووا ئەمە زۆر خەتەرە خەڵکی نامە زۆر خەتەرە ئەمە زۆر خەتەرە گەنجەکان ئەمە زۆر خەتەرە بڵێ لەعنەتی خوا لە زاڵم ئەبێ لەعنەتی خوا لە کافر ئەبێ لەعنەتی خوا لە درۆزن ئەبێ بەڵام بڵێ بەیەکێ لەعنەتی خوا لە تۆ بێ یا تۆ کافری یا تۆ منافقی یا تۆ مشریکی ئەمە پێڵەن تەکفیری معەن کەسێک دیاری کردوێ ئەمە زۆر خەتەرە پەنا ئەگرم بخوا ئەمە پێغەمەرە فەرموێ ئەفەرمێ هەر کەسێ بە کەسێکی وت کافر یا دوژمنی خوا ئەڵێ ئەو کەسە ئەگەر لە لەوح المحفوظ لای خواوا نەبێ ئەو کەلیمەی کوفرەیە تۆ داتەوە بەسەری ساحبەکە ساحبەکەی بێ کافرە بێ ئێستا هەر لە حیزبەکەی نەبێ فتوای ئەدا هەر لە مەدرسەکەی ئەوان نەبێ فتوا ئەدا هەر شێخەکەی ئەو بڵێ خراپە فتوا ئەدا ئەمە خەتەرە گەنجی مسلمان ئاگا و لێبێ با جەنابی شێخەکەت شێخ بەمانە شێخی ئەوانە ناڵێن شێخانی مەلا ئەوەی دەرسی لا خوێنی با زۆر عالمیش بێ نەکەی لەسەر قسەی ئەو ئەم و ئەو فتوای کافری خەڵکی بدەی دوێنێ یەکێکی تر لەو بەڕێزانە تەلەفۆنی بۆ کردم وتی ماوەستاوتم بەڵێ وتی من زۆر جاهیل بووم ئەمە قسەی خۆیەتی لە مۆبایلەکەما تەجیل کراوە زۆر جاهل بووم واللهی مامۆستا قسەی وام پێ وتوی هەر زۆر زۆر خەتەرە تخوا مامۆستا لەبەر خوا گردن مازاک ئەمە ئەگەر یەکێک دەرسی دانەدابێ فتوای بۆ نەدابێ ئەو مامۆستا فلانە کەسە ئەو مامۆستا فیسارە کەسە چۆن ئەم کوڕە جورئەت ئەکا کە قسە بڵێ بە کەسێ لە میحرابی پێغەمەری خوا نوێش بکە خطبە بدا قسە بە کەس مەڵێن بە دڵۆ نییە شوێنی مەکەوە بە دڵۆ نییە نوێژی لە دواوە مەکە کتێبەکانی مەخوێنەرۆ وتارەکانی گوێ لێ مەگرە بەس نەخەڵە تابی بڵێ یا مەلافلان یافلان یافلان یافلان ئەوە بێدینە ئەوەش مەڵێ ئەوانەش ئەیان نێنە سەر تەلەفزیۆن بۆ ئەوەی ئێوەی پێ تووشی گوناح بکەن لەوانە خۆتان پارێزن حکم بەسەر کەسامەدەن مەیدەن تۆ قوچێ بەسەرۆ مەلایە وای وت مەلایە وای وت مەلایە وای وت ئێ ئەمیش دەڵێ قسەی غەڵەت نە بوەستە بڵێ خوایە بمان پارێزی بڵێ خوایە بمان پارێزی بڵێ خوایە ڕەحمان پێ بکەین ئەمە ئەسڵە بەڕێزان کاتەکەم درێژەی کێشا خی گەورە لە گوناهی من ئێوەش خۆش بێت خوا عقیبەتمان خێر بکە خوا ئیسلاحی حاڵمان بکە خوایە زمانمان دڵمان ئەعزاکانمان بگری لەەوە شتێکەوە ئیمامانی پێڵە پوچەڵە بێتەوە خوایە عاقیبەتمان خێر کەی خوایە نەخۆشەکانمان شیفا بدەی خوایە لە مردوەکانمان خۆشببی خوای ئیسلاحی حاڵی زیینەکانمان بکەی وڵاتمان پڕ لە خێر و بەرەکەت بکەی هەر ماڵێک کێشەیان هەیە خوایە گرفتێکیان هەیە هەر کەسێ داواکاری و دەخوازبێنیەکی خوایە گیان لە لای تۆ قبوڵە خوایە مەرامی حاصلکەی